یان بڵێیت ئەم نامەی باوکم نامەیەکی هەڵبەسرا و درۆ نەبێت بڵێ هێشتا هەر لە شیانابێت دیسانەوە موچڕکەیەکی تر بە لەشما هاتەوە. لەسەر جێگاکەم دانیشتم و بە هوردی بیرم کردەوە. تەلیسکۆبی هۆبڵ لە ڕۆژی 25 مانگی چواری 1990دا لە کەشتی ئاسمانی دیسکەڤەریەوە هەڵدراوە و بە دەوری زەویدا خولێتەوە. ڕێک لەو ماوەیەدا بووە کە باوکم نەخۆش کەوتووە. چونکە ئەو دوا بە دوای پشووی جەژنی پاکی 1990 نەخۆش کەوتووە. من دەمێکە ئەوەم زانیوە، بەڵام قەت بیرم لەوە نەکردبووە کە ڕێک لەو کاتەدا بووە کە تەلسکۆبی هۆبڵیان بە دەوری زەوییە هەڵاوە. بەڵام لەوانەیە باوکم ڕێک لەو ڕۆژەدا زانیبێتی کە نەخۆش کەوتووە کە دیسکەڤەری لە بنکەی کاب کەنافیڕاڵەوە بە خۆی و تەلسکۆبی هۆبڵەوە بەرەو ئاسمان هەڵدراوە. ڕەنگە لە هەمان کاتژمێردا بووبێت. ڕەنگە لە هەمان خولەکدا زانیبێتی کە نەخۆشە، کێ زانێت؟ ئینجا تێگەم بۆ پەرۆشی ئەوەیە کە بزانێت ئەو تەلیسکۆبە ئاسمانیە چی بەسەراتوە لە ڕاستیە هەر پاش ماوەیەکی کەم هەڵەیەکی گەورەیان لە بواری سافێتی هاوینە سەرەکیەکەیدا بۆ دەرکەوت بەڵام باوکم نازانێ کەو هەڵەیە لەلایەن ئەستێرە ناسەکانی کەشتی ئاسمانی ئەندیڤۆرەوە لە ساڵی 1993 دا چاکرایەوە چونکە ئەو کاتە نزیکەی سێ ساڵی ڕێک بەسەر مردنی باوکمە تێپەڕی بوو بێگومان ئەوەش نازانێت کە کۆمەڵێ پارچەی نایابی تریان لە مانگی دووی ساڵی 1997 دا لێبەست. باوکم مرد و فریا نەکەوت بزانێت کە تەلیسکۆبی هۆبڵ بێ وێنەترین و ڕوونترین وێنەی گەردوونی گرت. هەرگیز لەوەوبەر وێنەی ئاوەها وردی گەردوون نەگیراوە. من خۆم بڕێکی زۆری ئەو وێنانەم لە ڕێگەی ئەنتەرنێتەوە دۆزیەوە. دواتر چاپم کردن و لە لێکۆڵینەوەکەمدا بەکارم هێنان جگە لەوەش هەرە جوانترینیانم لە ژوورەکەمە هەڵواسیوە هەر بۆ نمونە ئەو وێنە ڕوونەی ئەستێرەی مەزنی ئیتاکارینا کە زیاتر لە هزار ساڵی تیشکی لە کۆمەڵی خۆری خۆمانەوە دوورە ئیتاکارینا یەکێکە لە ئەستێرە هەرە چڕەکانی گەل هەسارەی ڕێگای کاکێشان هێندە نابات کە بتەقێتەوە و ببێتە سۆپەرنۆڤا دواتریش بە تەواتی لە توپەتە بێت و ئەبێتە ئەستێرەیەکی نیوترۆنی یانە بێتە بۆشاییەکی ڕەشی گردوون یەکێک لە وێنانەی تریش کە من زۆرم بەدڵە وێنەی ئەو پایی گاز و گردەگەردونیەیە کە پێوترێت ئێم شانزە لەوێدا ئەستێری نوێ لە دایکە بن ئەمڕۆکە لە چاو ساڵی 1990دا زۆر زیاترێک دەرباری گردوو نەزانین هۆی ئەوەش بە تایبەتی ئەگەڕێتەوە بۆ تەلیسکۆبی هۆبڵ. ئەو تەلیسکۆبە بە هەزاران وێنەی گەلەهەسارە و ئەستێرەی تەماوی گرتووە کە بە ملیۆنەها ساڵی تیشکی لە گەلەهەسارەی کاکێشانی خۆمان و دوورن. جگە لەوەش هەندێک وێنەی سەرسوڕهێنەری ڕابردووی گەردوونیشی بۆ گرتووین. ڕەنگە توانای وێنەگرتنی ڕابردووی گەردوون کەمێک سەیر بێتە بەرجێ، بەڵام تەماشاکردنی گەردوون وەک ئەوە وایە کە تەماشای ڕابردووی کات بکەین. چونکە تیشک بە خێرایی سێ سەد هەزار کیلۆمەتر لە چرکەیەک ئاجوڵێ. لەگەڵ ئەو خێراییە مەزنەشا ڕووناکی هەندێک لە گەلە هەسارە دوورەکان پێویستیان بە ملیارد ساڵ هەیە بۆ ئەوەی بگەنە لامان. چونکە گەردوون هەر یەکجار گەورە و فراوانە. تەلیسکۆبی هۆبڵ ئەتوانێ وێنەی گەلە هەسارەیە بگرێ کە زیاتر لە دوانزە ملیار ساڵی تیشکی لێمانەوە دوورە. بەڵام هاوکات ئەوە مانای ئەوە ئابەخشێ کە تەلیسکۆبەکە زیاتر لە دوانزە ملیار ساڵ لەمەوبەر مێژووی گەردوونی بینیوە. بیرکردنەوە لەو بابەتە هەتا بڵی سەرسوڕهێنەرە چونکە ئەو کات تەمەنی گردوون لە یەک ملیار ساڵێک کەمتر بووە تا ڕادەیەک تەلیسکۆبی هۆبڵ لە توانایە بووە کە بگەڕێتەوە سەر تەقینەوە گەورەکە واتە بۆ ئەو کاتەی کە شوێن و کاتی تێدا لەدایک بووم من زیانێریی زۆرم لەو بارەوە پێەیە هەر لەبەرەوەشە کە ئێستاکە دەربارەیە نووسم هەوڵێم هەموو ئەو شتانە نەنووسمەوە کەیان زانم چونکە ئەو لێکۆڵینەوەی کەدام بە مامۆستا چل و حەولا پڕە بووم زۆر سەیرە بەلامەوە کە باوکم دەربارەی ئەو تەلیسکۆبەی نووسی بوو من هەمیشە خولیای لێکۆڵینەوە گەردوونیەکان بووم. ڕەنگە توانای تەماشاکردنی دەرەوەی ئەم زەویە کەم تا زۆر شتێکی بۆ ماوە بێت. خۆکرا من باسێک دەربارەی پرۆگرامی ئەپۆڵۆ و یەکەمین مرۆڤ بنۆسم کە پێی نایە سەرماڵ. ئەشکرا باسێک لەسەر ئەو گەلە هەسارانە بکەم کە بۆشایی ڕەشیان تێدایە. چونکە لەو بارەیەشەوە زانیارێکی زۆرم لایە. بێگومان نەشمتوانی لە لێکۆڵینەکەمدا باسی کۆمەڵی خۆری و نۆ ئەستێرەکەی بکەم باسی ئەڵقاسارەیەکانی نێوان مشتری و مەریخ بکەم پاشم توانی بابەتی تەلیسکۆبە گەورەکانی هاوای هەڵبژێرم و لەسەری بنووسم بەڵام وە گوتم من بابەتی تەلیسکۆبەکەی هۆبڵم هەڵبژارد و لەسرم نووسی ئەدی باوکم بە چ شێوەیەک پێشببینیەوەی کردووە ئاسانترێک تێگەن کە بۆچی ناوی سکرتێری گشتی نەتەوە یەکگرتووەکانێنێت بێگومان هەر لەبەرەوە بووە کە من لە 24 مانگی دەدا لەدایک بووم ئەو ڕۆژەش ڕێک ڕۆژی دامەزرانی نەتەوە یەکگرتووەکانە بارحاڵ ئێستاکە کۆفیانان سکرتێری گشتی نەتەوە یەکگرتووەکانە سەرۆک وەزیرانی ئێستاکەی نەرویجیش ناوی کایل بۆندفیکە و هێندە نابێت کە شوێنی یان ستۆڵتنبێرگی گرتۆتەوە. دانیشتووم و نوقمی ئەندێشەکانی خۆم بووم. لەو کاتەدا دایکم لە دەرگای دا و هەواڵی پرسیم. منیش لە وەڵاما وتم وازم لێ بێنە و وەڕسم مەکە. ئەو کاتە تەنها چوار لاپەڕەم لە نامەکەی باوکم خوێندبووە. لە دڵی خۆما وتم. بابە دەست بکە بە بابەتەکەت باسی کچەی پرتەقاڵم بۆ بکە وا من دانیشتوم بەڕاستی دانیشتوم ئێستاکە کاتی خۆیەتی ئێستاکە کاتی خوێندنەوەیە چیرۆکی کچەی پرتەقاڵ لە پاشنیوەڕۆیەکە دەسی پێکرد کە لە بەردەم شانۆی نەتەوایەتی داوەستا بووم و چاوەڕوانی ترام مەکرد ڕۆژێک لە ڕۆژەکانی کۆتایی ساڵەکانی حەفتا بوو پاییز بەرەو کۆتایی ئەچوو لە یادمە بیرم لە خوێندنی پزیشکیە کردەوە چونکە هێندە نەبوو دەسم پێکردبوو بەلامەوە سیر بوو مەزەنەیەوە بکەم ڕۆژێک لە ڕۆژان خوێندنەکەم تەواوەکەم و ئەبمە پزیشک ئەوسا نەخۆش ڕووم تێکەن و چارەنووسیانە خەنە بەردەستم منیش ئەو کاتە کراسێکی سپی درێژم لەبەرایە و لەسەر مێزێکی پان و پۆڕ دانیشتووم و ئەڵێم، خانمی یۆهانسن، باشترە هەندێک لە خوێنەکەت بنێرینە تاقیگە، یان ئەڵێم دەمێکە وات لێهاتووە؟ دواتر ترامەکە هات. هەر لە دوورەوەم بینی. لە پێشدا بەلای بینای پەڕلەمانا ڕۆشت. دواتر هێواش هێواش بە شەقامی پەڕلەمانا سەرکەوت. بەڕاستی تا ئێستاکەش بیرم نایەتەوە کە ئەو ڕۆژە بەرەو کوێ ڕۆیشتم. من ئەوەم کەمێک پێناخۆشە بەڵام لە یادمە کە ترامێکی فڕۆگنەر بوو ڕەنگەکەی شینی بری قەدار بوو کەمێک پاش وەستانی سوار بووم و پڕ بوو لە خەڵک یەکەمین شت کە سەرنجم چووە سەری کچێکی سەیر بوو کە لە ناوەڕاستی فارگۆنەکەدا وەستابوو، زەرفێکی کاغەزی پڕ لە پڕتەقاڵی تەڕ و بڕی بە دەستەوە بوو. قەمسەڵێکی نارنجی کڵاوداری کۆنی لەبەرا بوو. بیرم دێت یەکسەر لە دڵی خۆما وتم، ئەو زەرفەی دەستی یەکجار گەورە و قورسە، هاکا تەقی، بەڵام ئەو شتەی کە زیاتر سەرنجی ڕاکێشام زەرفی پرتەقاڵەکەی نەبوو، بەڵکو ئەو ئافرەتە گەنجە بوو کە زەرفەکەی پێ بوو. زۆر کەسێکی تایبەتی بوو هەر یەکسەر لە خۆمەوە شتێکی سەیر و ئەفسوناویم لەو ئافرەتەدا بینی بەدەر لەوەش هەستم کرد ئەویش لە من وردەبێتەوە ئەدوت ئەویش لە نێوان ئەو هەموو کەسەی کە سەرکەوتن منی هەڵبژارد بێت هەموو شتێک لە ماوەی یەک چرکەدا ڕوویدا بەڵام لەوە هەچوو کار لەو چرکەیەوە پەیوەندیەکی نهێنیمان لەگەڵ یەکدا پێکهێنابێ هەرەوەندەی کە هاتمە ژوورەوە یەکسەر ڕاستە خۆ لێم وتبەوە وابزانم من یەکەم جار ڕووم وەرچەرخان وابزانم وابوو چونکە ئەو کاتە من هەر زۆر شەرمن بووم بەڵام لەگەڵەوەشدا زۆر بە باشی بیرم دێت لەو ماوە کەمەدا کە لە ترامەکەدا بووم لە دڵی خۆماوتم هەرگیز و هەرگیز ئەو ئافرەتە لە یاد ناکەم من نەمەزانی کە ئەو چێە و نەناویشی مەزانی بەڵام هەر لە یەکەمین چرکەوە تا ڕادەیەک دەسەڵاتێکی سەیری بەسەرما هەبوو بە باڵا کەمێک لە من کورتتر بوو قژێکی درێژی ڕەش و دوو چاوی قاوەی پێوە بوو تەمەنیشی لە نزیکەی نۆزە ساڵە چوو چاوی هەڵبڕی و تەماشایەکی کردم بەبێەوەی سەری بە ئاستەمیش بجوڵێنێتەوە لەوە چوو سەرێکم بۆ بلەقێنێت لەو کاتەدا زەردەخەنەیەکی گاڵتە ئامێز و مەکراوی خستە سەر لێوەکانی هەروەکەوەی لەوە پێشێکترمان ناسی بێت یان وەکەوەی ئەوێرم بیڵم لەو پێش زۆر زۆر لە مێژە من و ئەو ژیانێکی تەواومان پێکەوە بەسەر بردبێ بارحاڵ لەوا چوو پامێکی لەو شێوەیەم لە نێو چاوە قاوەیەکانیا بۆ بنێرێ خەندەکەی دوو چاڵی نازداری خستە سەر کوڵمەکانی بەهۆی خەندەکەیەوە نەبوو بەڵام لەوێدا سمۆرەیەکم هاتەوە خەیاڵ بەلایەنی کەمەوە هەر وەک سمۆرەیەک شیرین و جوان هاتە بەرچاوم لە دڵی خۆماوتم بەڵام ئەگەر بەڕاستی ژیانێکمان پێکەوە بەسەر برد بێت ئەوە ڕەنگە دوو سمۆرەی سەر لە قیدارێک بووبین ئەو خەیاڵشم بەلاوە خۆش بوو مەبەستم لەوەیە وەک سمۆرەیەک کە ژیانێکی پڕ لە یاریم لەگەڵ کچەی پرتەقاڵی پڕ لە نەهێنیدا بەسەر بردبێت. بەڵام بۆچی ئاوها بەرەو ڕووم وەستا و بە مەکرەوە خەندێکی خستە سەر لێوەکانی بڵێ بەڕاستی بۆ من پێکەنی بێت ڕەنگە شتێکی خۆشی بیرکەوتبێتەوە لەوانەیە لە ناکاوە شتێکی هاتبێت بە خەیاڵا و هیچ پەیوەندێکی بەمنەوە نەبوو بێ کێ زانێت خۆ لەوانەشە بۆ من خەندەی کردبێت ئەوەش ڕێ تێچوو ئەوەشم بە دوو نازانی بەڵام من خۆم لەو بڕواایەدا بووم کە کەسێکی هێندە سەی نەبووم کە سەرنجی و ڕابکێشم من هەروە کەسێکی ئاسایی هاتم بەرچاو بەڵام ئەو کەمێک مای سەرنج بوو چونکە زەرفێکی گەورەی پڕ لە پرتەقاڵی بە سنگیەوە گرتبوو ڕەنگە هەر بەهۆی ئەو زەرفەوە خۆی پێکنینی بەخۆی هاتبێت لەوانەیە بە عقلی خۆی پێکەنی بێت ئەوەش سیفەتێکە کە هەموو کەسێک تێیان نییە نەموێرا دیسانەوە تەماشای ناو چاوەکانی بکەمەوە هەر تەماشای زەرفە گەورەکەی دەستی مەکرد کە پڕ بوو لە پرتەقاڵ لە دڵی خۆماموەت هاکار لە دەستی کەوتە خوارەوە پێم خۆش نییە لە دەستی بترازێت بەڵام هێندەی نەماوە لە دەستی بخزێتە خوارەوە. بە لایەنی کەمەوە مەزەندەم ئەکرد پێنج کیلۆ پرتەقاڵ لەو زەرفەیا بووبێت، لەوانەشە هەشت بۆ دە کیلۆی تێدا بووبێت. ترامەکە بەرەو درامانسڤای سەرە کەوت. جۆرج، ئەتوانی ئەو حاڵەتە بێنیتە بەر چاوت؟ ترامەکە ئەلەرێتەوە و جووڵێتەوە. ئینجا لە بەردەم باڵیۆزخانەی ئەمریکا داوەستێت. دواتر لە گۆڕەپانی سۆلی داوەستێت. لەوێدا ڕێک لەوێدا کە بەرەو فرانگەفرای پێچەکاتەوە و سەرەکەوێت ئەو شتە ڕووەدات کە من هەر لە سەرەتاوە لێترسام لە ناکاو ترامەکە زۆر بەهێز لەریەوە بەلایەنی کەمەوە من وام هەست کرد لەو کاتەدا کچەی پرتەقاڵ لە تریشی دا و منیش لە ماوەی تروکاندنی چاوێکدا هەستم کرد کابێ نەهێڵم زەرفە گەورەکەی دەستی قڵپ بێتەوە لەو کاتەدا ئای لەو کاتەدا وابزانم ڕێک لەوێدا بوو کە هەموو حاڵەتەکەم نابەجێ هەڵسەنگان بارحاڵ شتێکم کرد کە ئاکامەکەی نادیار بوو با بۆت بگێڕمەوە زۆر بە ئاگایانەوە هەردوو دەستم درێژ کرد و زۆر بە پەلە دەستێکم خستە ژێر زەرفە قاوەیەکەوە و بە دەستەکەی تریشم تند ناوقەدی کچە گەنجەکەم گرت بە بڕوای تۆ چی ڕویاێ باشە؟ بێگومان ئەو کچەی کە قەمسەڵە نارنجیەکەی لەبەرابوو زەرفە پرتەقاڵەکەی لەدەست کەوتە خوارەوە ئەتوانم بڵێم من پاڵم پێوە نا و لە باوەشیم دەرێنا هەر وەگەوەی ئێرەییم بەو زەرفە بردبێت و ویستبێتم لەسەر ڕێگا کەمی لابەرم لە ئەنجامیشا بەداخەوە سی چل پرتەقاڵ کەوتنە باوەشی خەڵکەوە و بەسەر عەرزی ترامەکەیا بڵاو بوونەوە بەڕاستی بە هەموو ترامەکەیا بڵاو بوونەوە. بێگومان لەوە پێش کۆمەڵە شتی بێ ئەقلیم لە ژیانما کردووە بەڵام ئەو دانەیەیان لە هەمویان قۆڕتر بوو قەت لە ژیانما هێندەی ئەو ساتە هەستم بە شەرمەزاری نەکردووە دەی با ئێستا واز لە باسی پرتەقاڵەکان بهێنین با بۆ خۆیان بۆ چەند ساتێکی تریش بەسەر عەرزی ترامەکەدا بڵاو ببنەوە چونکە بە پلەی یەکەم ئەم چیرۆکی ترامە دەربارەی پرتەقاڵەکان نییە کچەکە بە پەلە ئاوڕێکی لێدامەوە و چیتر بەدەمەوە نەخەنی غەمبار هاتە بەرچاوم بەهرحاڵ تارماییەکی تاریک دەموچاوی داپۆشی نەمەزانی بیر لە چیەکاتەوە بێگومان نەمەتوانیەوە بزانم بەڵام لەوە هەچوو لە پڕێکدا بداتە پڕمەی گریان ئەدوت هەر پرتەقاڵێک مانایەکی تایبەتی خۆی هەیە لە لای بەڵێ وابوو جۆرج، لەواچوو کار پرتەقاڵێکی شتێکی بێ وێنە بێت و جێگەی پڕ نەکرێتەوە. هێندەی نەبرد و بە نیگایەکی تووڕەوە تەماشایەکی کردم، وەک ئەوەی بە ڕوونی پێم بڵێت کە من بەرپرسیاری ئەو ڕووداوە بم. هەستمەکرد ژیانیم تێکدابێ، بێگومان ژیانی خۆشم.